ئایا هەواڵی ئەوانەتان پێنەگەیشتووە کە پێشتر بێ بڕوا بوون چۆن سزا و ئازاری کار و کردەوەکانیان چەشت لە دنیادا، لە قیامەتیشدا سزای بەئێش و ئازار بۆیان ئامادەیە، چونکە تاوانی بێباوەڕی زۆر گەورەیە و سەرچاوەیە بۆ هەموو گوناه و تاوانێک. کەچی وتیان، ئەمانە بەشەرن وەکو ئێمە، چۆن دەبنە پێغەمبەر و چاوساغمان، بەو بیانوە ڕێبازی بێ باوەڕیان هەڵبژارد و پشتیان هەڵکرد، خوداش پێویستی بە ئیمانی ئەوان نیە، چونکە خودا خۆی دەوڵەمەند و بێنیازە و شایستەی سوپاسە. ڕۆژێک دێت خودا هەمووانتان کۆدەکاتەوە بۆ ڕۆژی کۆبوونەوەکە، ئەوە ڕۆژی زیان باریە، جا ئەوەی ئیمان و باوەڕ بهێنێت بە خودا و کردەوەی چاکیش ئەنجام بدات ئەوە خودا چاوپۆشی دەکات لە گوناه و هەڵەکانی و دەیخاتە باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕوبار بەژێر درەختەکانیدا دەڕوات هاوڕێ لەگەڵ ژیانی نەبڕاوەدا بۆ هەمیشە و هەتا هەتایی ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، هەندێک لە هاوسەرانتان یا هەندێک لە ڕۆڵە و نەوەکانتان دوژمنتانن، جا ئێوەش وریا بن و خۆتان بپارێزن لێیان، جا ئەگەر چاوپۆشی لە هەڵەیان بکەن و واز لە ئازاردانیان بهێنن و لێیان ببوورن، ئەوە چاک بزانن کە خودا لێخۆشبووە و میهرەبانە. ئەگەر قەرز بدەن بە خودا بە شێوەیەکی چاک مەبەست بەخشینی ماڵ و سامانە لە پێناوی خودادا ئەوە خودا چەند بەرامبەری دەکات بۆتان هەروەها لێتان خۆش دەبێت خوداش سوپاس گوزارە لەسەر بەخشین کە هەر بەخششی خۆیەتی و خۆڕاگرە مۆڵەتی ڕەزیلەکانیش دەدات